بەو ڕۆژەی کە بەڵێندراوە پێش بێت واتە ڕۆژی قیامەت بە شایەت و شایەتی لەسەر دراوە یاخود بە شایەت و بینراوەکان تاوانباران ئامادەن و هەرچیان جامیان داوە تۆمار کراوە لەسەریان قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود ذلک الفوز الکبیر بەڕاستی ئەوانەی کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە باخەکانی بەهشت کە چەندەها ڕووبار بە ژێر درەختەکانیدا دەڕوات بۆیان ئامادەیە هەر ئەوە خۆی لە خۆیدا سەرکەوتن و سەرفرازێکی زۆر گەورە و بێسنوور و بەڕاستی تۆڵەی پەروەردگارت ئەی پێغەمبەر ئەی ئیماندار زۆر توند و تیژ و بە زەبرە بەڕاستی هەر ئەو زاتەیە سەرەتا هەموو شتێک دروست دەکات و دوای نەمانیشی دووبارە دروستی دەکاتەوە هەرەویش زاتێکی زۆر لێخۆش بوو بە سۆز و دلۆڤان و دڵسۆزە بۆ ئیمانداران خاوەنی تەختی بڵند و بەرز و پایەدارە ئایا هەواڵی لەشکر و سوپاکانت پێ گەیشتووە ئەوانەی یاخی بوون لە پێغەمبەران و بەرنامەی یەک خوداناسی کە لەشکری فیرعەون و ثەمودە بەڵکو ئەوانەشی کە بێ باوەڕ بوون تەمێ نابن بەڵکو هەر سەرگەرمی بە درۆ لە قەڵەمدان و دژایەتی ئەم ئاین و بەرنامە و قورئانەن بەڵام با بزانن دەسەڵاتی خودا لە پشتیانەوە دەورەی داون و لە دەستی دەرناچن.